فەرموو ئاغا! ئەم کچە زۆر خۆی ماندوو دەکات زۆر. ڕاست دەکەی ئاغام، منیش پێی دەڵێم بەڵام بە قسەم ناکات. ئەو نەهات وانە؟ ئەی پێم نەوتی؟ ئەو نایەت چونکە عاشق بووە شەیتان پێمەڵێ بڕۆ دارێ بگرە بە دەستەوە و ئەڵێ باش باشی بکتە واللهی ئەڵێ بخسەی شەیتان بکەم و بڕۆم دارێک هەڵگرم و جوان جوان شانملی بۆ بشێلم دارکاریەکی باشی بکەم و بڵێم یەڵە پێشمکەوە بەڵام وا ناکەم دڵم نایە چۆن ئازاری دەم وڵا نازانم چی بکەم نە دایکم هەیە و نە باوکم هەیە وەڵە تەنیا حوسێنم هەیە بەڵام پێویستە بۆ جاری کۆتایی من قسە لەگەڵ ئاغا بکەم ناچارم ئەوە بکەم وامەکە یوسف ئاغا دەسەڵاتی هەیە دوایی ئەو ئازارمان دەدات بە بە خراپەش مامەڵەمان لەگەڵ خراپتر چیمان لێ بکات زینە وڵ هیچ کارێکمان پێ ناکرێت ئێمە بەچی دەزانێ بە ئێمە ڵێکسی خۆم بە ئێوە نادەم ڕاستەکە بۆ بمانداتێ ئێمە هەژار و بێپارەین ئاغا لە ژیانی دەخۆشەویستی نەکردووە بەڵام من خۆمەزانم چیەکەم ئێوە خەمتان نەبێت تا بەیانی خوا گەورێ هێواش هێواش کوڕی خۆم هەندێک ئارام بە کوڕی خۆم کە گوێ ناداتە یەکێک وەک نەزانێک قسە بکات گەر قسەت لەگەڵ ئاغا کرد ڕجا ئەن وەکو پیاوێک قسەی لەگەڵ بکە دەزانی چی کوڕی خۆم باسی مانای خۆشەویستی و هەژاری بکە کە ئەمانە هیچ گوناهیان نییە ئاغایەتی هیچ نییە کوڕی خۆم ئەویش وەکو ئێمە مرۆڤە ئەوەی لێمە زیاترە تەنها پارە و چێلگەکەیە زەینەبیش باسی کرد کە ئاغایەکان خاوەن دەسەڵاتن هەرچی ئێمەش بێ دەسەڵات و هەژارین کوڕی خۆم. باوکە ئێمەش خوامان هەیە لە ژیان ما تا ئێستا ملکەچی کەس نەبووم بەڵام لە بەرخاتی حوسێن ملکەچی ئەو دەبم قبولی کرد کردی ئەگەر نەیکرد خوا گەورەیە کچم ئەم ڕۆژانە تۆ خۆت زۆر ماندوو دەکەیت کەمێک پشوو بدە دانیشە ئەی باوکە گیان خۆ من نەخۆش نیم من زۆر باشم کچم خۆ نەموتوە تۆ نەخۆشی هەروەها وتم کەمێک پشوو بدە مادوو بوویت. من زۆر باش بووم باوکە گیان بەڵام تۆ دەبێ ئاگاداری خۆت بووی چونکە ورگت زۆر گەورە بووە مامۆستای وەرزشمان هەمیشە دەیوت دەبێ وەرزش بکەن بۆ ئەوەی چەوری لە ورگتانا کۆ نەبێتەوە دەبێ توش ئاگەداری خۆت بیت. ئاخر کچم دەبێ گوێم لێ بگری تۆ هەر ئیش دەکەی ئیش ئیش ئیش بەس نییە؟ بە هەزارەها مرۆڤ کار دەکەن و کارەکانیشیان کۆتایی نایە وە هەروەها کارەکانی تۆش ئاوایە باوکە گیان. مرۆڤی خوێندەوار جیاواز دەبێت. چەند جوان قسە دەکەیت ئافەرین بۆ کچی خۆم. تۆش ئەوە لە بیر مەکە من بۆ تۆ کار دەکەم بۆ ئەوەی تۆ هەموو کات دڵخۆش بیت. ئەگینا من چاوم لە پارە و پول نیە وەڵا دەقەیەک تۆ بە دڵخۆشی ببینم بە قەد هەموو دونیا گرینگە. تۆ حەزەکەی من بە دڵخۆشی ببینی باوکە؟ ئەرێ وەڵا کچی من جگە لە دڵخۆشی تۆ هیچ شتێکم ناوێت. ئێ کەواتە باوکە بۆچی منت نەیابە حوسەین؟ لەبەر چی باوکە لەبەرەوە حوسەین هەژارە؟ ئەم مەسلێ دابخە تۆ گەورەی منی باوکە ناتوانم ڕوبەڕووی تۆ ببمەوە ئەگەر ڕوبەڕووی تۆ ببمەوە ئەوە ڕوبەڕووی عشیرەت و هۆزم دەبمەوە بەڵام خۆشەویستی باوکە لە ناخمدا چەسپێنرا و ناتوانم بە هیچ شێوە کۆتایی پێبێنم دەزانم کچم وە زۆر باشیش دەزانم گوێم لێ بگرە باوکە وابزانم تۆ مانای خۆشەویستی نازانی والله گوناحە حوسین لەناو ئەشکەوتانەدا ژیان بباتە سەر ئەو شێت بۆ باوکە ئاخ کچەکەم ئاخ تۆ هێشتا تێناگەیت و لە مەسەلەکە نازانی یخ بەرێ کچێ بۆ خاتری خوا ئەرێوە تۆ لە کوێی تۆ بەرە ڕۆڵە بە خەریکی چیت دەی خێراکە وەرە ئیش و کارمان هەیە لەگەڵ تۆمە دەی وەرە بەڕاستی ئەو پیاوە زۆر هیلاکە خۆ ڕحمە پێ بکە وەڵە هاخە سەردانی دکتۆرێ بکە دکتۆر علاجێکی بۆ دابنێ سلام علیکم مەمەد ئاغا علیکم السلام یەخوا بەخێر بی چۆنی والله هێشتا باش نیم ترپەی دڵم هەراسانی کردو نەچی بۆ لای دکتۆر کورە نەوەڵا زۆر باشە خوار لەگەڵ بە ئینشەڵا چاک دەبیتەوە سەلامەت بی کوڕەکەم خوافیز بێ باوکە نان دەخۆیت خۆ برسیت لێ نان بۆ بێنە نا کچەکەم هیچم پێ باش ناخورێ باوکە گیان خێرە ئینشاڵڵا دەمێ قسەت لەگەڵ بکەم فەرموو وەرە ژوورەوە فەرموو سفرەکە حازرە وەرە سلام و علیکم باپیرە حەسەن وعلیکم السلام دانیشە علی ورحمة دانیشە. الله وبركاته فەرموو فەرموو وەرە پێشەوە هاو کەوچکە بگرە ئێ علی تۆ چۆنی سوپاست دەکەم ئاغا باشم ئێه بڵێ علی دەی ئەمرکە ئەستەخفیر الله یوسف ئاقا من دەڵێم ئەفسەریم تەواو کردووە ئیتر دەبێت کچێک بخوازم انشاءله خۆت زین تەنایی بخوا باشە ڕاستەکەی علی چێە ئەو خوشکەمان لە لادێکی خۆمانە بڵێ لادێ لادەی ئێمەیە ئێدە کێیە بڵێ کچی ئەمی ناو زەلیە خۆشت دەوێ وەڵە هەر باسی مەکە باشە علی ئەویش تۆی خۆش دەوێت ئەرە وڵام من سێری ئەەکەم و ئەوی سێرم ئەکات ئەها تۆ بڵێ زۆرشت لە بینی ئێمە نەماوە والله یاڵێم لەگەڵ باوکم دابچم بۆ خوازبێنی باشە تەواو علی خەمە نەبێ سپاس دەکەم یوسف ئاغا ئەی خوایە سپاست دەکەم کە خۆشەویستی لە ناوناخی ئەو خەڵکەدا داناوە ئەگەر ناچیمان بکردایە دەستان بەوانە کرد؟ باڵێ چی بووە کوڕی خۆم علی شوان چی دەویست؟ هیچ دەویست کچێک بخوازێت ئەو کچە چێ لە لادەیەکەی خۆمانە؟ کچی چاوش ئەمەمیە کچی چاوشە؟ ئەها کچە بچووکەکەی زەلیەوانە بەڵێ تۆ چۆن نەزانی من دەزانم واللهی باوکە ئەو کچەی تۆ ڕێک ئەڵی مختاری لادێکەیە ئاگاداری هەموو شتێکە خزمەکانت ئاگادار بکەوە با بەیانی بیان بینین دەی ئی بۆ ئەم شەوە چیرۆکەکەت بۆ باز دەکەم کە عقلت ڕابوەستێت ئەوە بەڕاستە باپیرە؟ باوکە بەڵێ کچی خۆم ڕۆژۆ ئاغا هیچمان لێ ناکات دوان نییە هیچ مەترسێ کچی خۆم یوسف ناتوانێت هیچ شتێک بکات ئاغا بۆ خۆی دەزانێت زیان بە کێ بگەینێت خەمی ئەوەت نەبێت ئەو لە کۆنەوە یوسف دەناسێت انشاءاللە باوکە دەی ئاگرەکەت خۆشکە لاچن دەی دەی دەی دەی خێرا دوکەونەوە دەی بڕۆن دەی خێرا ئۆی چەند جوانە وەی کیانی من ئوی وەڵی بە باوکت دەڵێم پێی دەڵێم ئاژەڵەکان هەموو دەرکردەوە بەڕەڵایانی کردووە بەس با بێت وەڵی پێی دەڵێم دەی بڵێ بزانم چی بووە سێرکە ها درختەکانیان خوارد جا چییە با بیان خۆ عافێتیان بێت یاڵا دەی ئێوەش بڕۆن دەی خێرا ئێوەڵە بە هەمووی خۆنەوە کێ کێشەی منە ئاغا وتمان تۆ گەورەی ئێمەی کردمانیت بە تاجی سەرمان بەڵام تۆ چیت لە ئێمە کرد ئاغا براکەی منت شێت کرد و کردتە ئەو چیانە لە دەرکردن خراپترت بەسەرهێنا تۆ ئاغای گەورەی ئێمەی تۆ بەگی ئێمەی ئاغا ئەوانەی تۆ ئەیکەی لە تۆ ناوەشێتەوە ئاغا چەقۆیەک هاتەتە قڕگمان ئیتر تەحەمل ناکەین بەو بەیانی چی بۆ واخۆ توڕە تۆ ئەزانی هۆی توڕەبوونی من چی ئاغا ئەمڕۆ هاتوومەتە ئێرە بۆ دوجار قسەت لەگەڵ بکەم ئەمەوێت ئەمڕۆ کارە تەوا بێت ئاغا من تۆ باش دەناسم یوسف تۆ گەنجێکی ئازا و بەجەرگی خۆشت باش دەزانی کە من چەند تۆم خۆش دەوێ گەر لە جیاتی تۆ یەکێکی تر ئەم کارەی بکردایە بە بەر فیشەکم دەدا پێشتریش ئەم باسەتانم بۆ کرد ئەمە لە بیر بکەن دەزانم تۆش بەندی بە داب و نەریتی خۆمان خۆشت باش دەزانی وەڵامی ئەم هەڵسوکەوتەی ئێوە چیە ئێستاش بڕۆ چیتر مەیە ماڵی من. ڕەشۆ ئاغا، لەو چیایانە ئاسکێکی بریندار هەیە، ئەو ئاسکەش برای منە ئاغا، تا کەی بەتەمای ئەو برینە ساڕێژنەکەی؟ ئەوە تەنها ئاغایەتی تۆیە؟ ئەوەیە بەگایەتی؟ ئەوەیە گەورەی تۆ؟ یان تۆ خۆشەویستیت لە ڕەگەوە دەرهێناوە ئاغا؟ بۆ ئەو کەسەی خۆشەویستی بکات تەنها دەبێت ئاغا بێت؟ بڵێ ئاغا بڵێ، قسە بکە شتێک بڵێ. بۆ هەژار مافی نییە لای تۆ بۆ وا ئەزانی تۆ هەژار نابێ خۆشەویستی بکات تەواو بووی تەواو نەبووە تەواویش نابێت ئاغا ڕاستە حوسێن و ئەستی لە هەمان لادێ گەورە نەبوون بەڵام لە هەمان قوتابخانە خوێندویانە ئەوان سەر شێتانە یەکتریان خۆش دەوێت ئاغا بەمەش دەڵێن خۆشەویستی بەڵام تۆ هەست بەمە ناکەی ئاغا حوسێن ئەمڕۆ بێیان بەیانی هەر دەمرێت تۆ ئەمەش نازانی دەی قسە بکە ئاغا پێم بڵێ چی ئەزانیت من زۆر شت دەزانم یوسف بەڵام بە کەسی ناڵێم من زۆر باش دەزانم مانای ئاغایەتی چییە باوکم لە باپیرم فێر بووە و منیش لە باوکم فێر بوومە بەڵام ئەگەر ئاغایەتی بکەم پێویستە تۆ بکوژم بەڵام کە سەیری هەردووکمان دەکەم وەک قەساب و مەڕواین تۆ قەسابی و و هەروەها منیش ماڕ من تووشی دەرد بوومە و خەریکی گیانی خۆمم ئەو کاتەم نییە بیر لە برای تۆ بکەمەوە سەرەتا گیانی خۆم دوایە گیانەکانی تر بۆچی ئاغا ئەی برای من گیان و ڕۆحێک نییە؟ برای تۆ تووشی خۆشەویستی بۆ یوسف بەڵام کچی من تووشی دەرد و نەخۆشی بووە دە ئێستا بڕۆ بڕۆ ئەوە تۆ چی دەڵێ ئاغا؟ پێت دەڵێم بڕۆ یوسف زیاتر قسەم پێمەکە ئاگر بکەویتە چ شوێنێک تۆ دەیستێنیت منیش دڵ و ناخم ئاگری لێ بەر بۆ وا دەسووتێ بەڕون و ئاشکایی قسە بکە ئاغا من هاتووم کۆتایی بەم کارە بێنم دەی بڵێ بڵێ با کۆتایی پێ بێت تۆ مرۆڤێکی ڕاست و دادپەروەری دوو دڵ لە یەک مەکە هەژاری تاوان نییە ئاغا حسێنی برام کوڕێکی خوێندەوارە ئاغا هەرگیز سەر شۆڕ ناکا بڕوا بکە ئاهەنگێک بگێڕە کە لە ئاغایەتی بوەشێتەوە. ئاهەنگی من کۆتایی پێ هات یوسف تەواو. ئیتر لەم ماڵە لە جیاتی ئاهەنگ پرسە هەیە تۆ تۆ زانی چی دەڵێیت ئاستی کچێکە وەک ئاسکە خوابی پارێزێت بەڵام تۆ درۆکەت و بیانو دێنی تۆ تا نەیدەی بە ئێمە من درۆ ناکەم یوسف بەڵام من درۆ لەگەڵ کچەکەم دەکەم حوسێنم خۆش دەوێت من مرۆڤی خوێندەوارم خۆش دەوێت بەڵام کچی خۆم زیاتر خۆش دەوێت ئێستا تێگەیشتی یوسف کە بۆچی کچی خۆم ئاستی بە ئێوە نەداوە؟ تێگەیشتیت ها؟ حەز دەکەم باش لە قسەکانم تێبگەی یوسف تێگەیشتم ئاغا ئۆ ئەو کاکە یوسفە هاتووە بەخێر بێت یوسف ئاغا سوپاس خۆشبی ئێمە بێزگە لە ڕەشۆ ئاغا چێمان هەیە ڕەشۆ ئاغا مرۆڤێکی زۆر باشە باسی کێشە و دەردەکانم بۆ کرد هەموو دەردەکانم بۆ باس کرد واتە ئەو من دەدا بە حوسین نەخێر ئێمە باسی ئەومان نەکرد بوو ئەی باشە باسی چیتان کرد کێڵگەت دەویست یاخود پارە کاکە یوسف من کێشە و دەردی تۆ زۆر باشەزانم کێشەی من و تۆ تەنها حوسینە و هیچی تر نییە هەردووکمان هەمان کێشەمان هەیە، بەڵام بەداخەوە ناتوانین بەرەنگاری گەورەکانمان ببینەوە. ناچارم پابەندی داب و نەریتەکان ببم و باوکم هەر شتێک بڵێ ناچارم بە گوێی بکەم من دەمەوێ لێم تێبگەی کاکە یوسف. ڕاست دەکەی. کاکە یوسف، حوسێن لە کوێیە؟ حوسێن لە ماڵە. منەزانم حوسین لە ماڵەوە نییە تخوا بم بە بۆ لای حوسین دەی کاکە یوسف بۆ لە حوسێن بەڵێ دەی بم بە بۆ لای ناخشکم نابێت باشە دوای خەڵک چیمان پێ دەڵێت گوێنایم بە خەڵکی هەر شتێک هەڵێت من ئەسڵەت حسینم بەلاوە گرنگە خەڵک هەر شتێکەڵێ با بێڵێ کاکە یوسف دەی تخوا بم بە بۆ لای دای سیرکە خوشکم ئاغا گوێ لێ بێ زۆر تو ڕابێت هەر چۆنێک بێت هەردووکمان مردوین بەڵکو من باسی بۆ بکەم و حوسین بگەڕێتەوە ناو خانەوادەی خۆی دەی بەڵکو بە قسەی من بکا کاکە یوسف باوکم دەڵێ هەموو شتێک بە ئاستی خۆی کچەم خۆزگە منیش هەژار بوومایە خۆزگە کچی باوکم نەبوومایە من خۆشەویستی هەژار و دەوڵەمەن هەر خۆشەویستیە ڕاستەکەی خوشکم بەڵێ تۆ ڕاستەکەی و باوکیشت ڕاستەکە ئێستا منە بەی بۆ لای حوسێن دەی با بڕۆین خوشکم دایکە چاوەڕوانی باوکم دەکەی وانە؟ بەڵێ کوڕم دوا کەوت دەبواە ئێستا بەهاتبایەوە بەڵام نەهاتەوە باوکم بۆ کوێ چووە؟ چۆ بۆ ئورفە کوڕم بە کارێک ڕۆیشتووە وتی زوو دێمەوە بوەستە کوڕم با سەیرێکی بکەم دایکە چی دەڵێ ئی بۆ دەبڵێ بزانم چی دەڵێ باوکم دێتەوە دایکە خەمن نەبێ ئەو تۆی زۆر خۆش دەوێ ئاخ لە دەست و کوڕە وەڵا باپیرت ڕاستی کرد تۆ گوێ درێژی گەورەی ڕاوەستە ڕامەکە ڕامەکەوتم وەڵی دەبێ بتکوژم بەس ڕاستە بابا بێت تۆشە و ئینجا وا بکات تیلی لێ لێ ئاوا ئەرشا ئەرە ئەدا ئەلا هەلا تۆ لە کوێیت؟ حسێن چۆنی؟ ئەزانم حسێن کە تۆ لە من تووڕە بوویت لەوانەی حەسکەی من هەر نەبینی حسین بەڵام من حەزم لێ بتبینم سپاسی کاکە یوسف دەکەم کە منی هێنا بۆ لای تۆ. باوەڕبکە نەمدەزانی کە تۆ ئەونە من خۆشەوێت حسین تەنها یەک شت هەیە حسین کە ئەوەیە من تۆم زۆر خۆش دەوێ حسین نازانم چی بڵێم حسین لە دابوونەریتی ئێمە بچووکەکان بۆیان نییە کە بڕیار بدەن باوەڕ بکە بە قسەکانم حسین هیچ تاوانێکی من نییە حسێن باوەڕم پێ بکە من پێموتی وەرە با بەیەکەوە ڕابکەین و بڕۆین بەڵام تۆ بەگوێی منت نەکرد و تێت نابێ خێزانەکەم بڵێن ڕای کردووە بەڵام تکاو لەکەم باوەڕم پێ بکە من لەسەر قسەی خۆمم مادام تا ئێرە هاتووم ناگەڕێمەوە دەی تکالی ئەەکەم حسێن شتێک بڵێ قوبڵ ئەەکەیت قوبڵەکەی منیش لەگەڵ تۆ لە ناوم ئەشکەوتە بژیم باوەڕ بکە ناگەڕێمەوە دەی حسێن داواکارێکم قوبول بکە لەگەڵ تۆ دەبم حوسین باوەڕم پێ بکە لەگەڵت دەبم نامێ بتبینم دەی بڕۆ لێرە ئاسلی من نامێت هیچ مرۆڤێک بەخراوی باس تۆ بکە ئاسلی نامێت خەڵک بڵێت ئاسلی ڕای کردە لای حوسێن لێم تێگەیشتی دە ئێستا بڕۆ بەی شێوەیەک ناڕۆم ناڕۆم تاوەکو تۆ نەبینم کاکە یوسف کاکە من بە تۆ وت گەورم پێم ناڵێت بۆچێم خراپێ لەگەڵ ناکرد بۆچی ئاسریت بۆ من هێنا نامێت بەم زۆرە بمبینێ ئەوە گوناح نییە پێ ساڵ لە سەتایی و سێ ساڵش لە دواناوەندی و و هەروەها پێ ساڵی تریش ئێمە یەکتریمان بینیوە تکاو لە یەکەم حوسین بابت بینە پێ دەڵێم بڕاستلی بڕۆ بە هیچ جۆرێک نامێت تۆ بەم شێ من ببینی زۆر باشە حوسین ئەوە من ئەڕۆم بەڵام تۆ تخوا خەم مەخۆ من دەڕۆم باشە بەڵام شتێکەیە لە بیری مەکە کە تۆ چۆن منت بەجێ هێشت بەڵام من بە هەمان شێوە ماومەتەوە گەر بزانە بە ڕۆشتنی من ئاسوودە دەبی ئەوە من دەڕۆم خۆتەزانی مردن هەیە ئەگەر تۆ نەبینم دڵنیا بە دەمرم حوسین تکاو لێ ئەگە با بتبینم باوەڕ بکە خۆشم دەوێ حوسین توخوا با یەک جار بتبینم. دەمەوێ یەک جار بتبینم حسین یەک جار خوا بە یەک جار تەنها یەک جار بتبینم حسین دای لە کوێ بووی کچەکەم؟ لە لای حوسێن بووم باوکە. لەلای حوسێن هیچ شەرمت نەکرد نەدوت خەڵکی لادێکە ببینن چیم پێ دەڵێن هەرکەس هەرچیەڵە با بڵێ باوکە هەموو کەس دەزانێ کە خۆشەویستی من حوسێن پاک بوو وتم لەگەڵت دێم قبوڵی نەکرد وتم دێمە لات هەر قبوڵی نەکرد پێم ناڵێ بۆچی ئەوە خراپە ئەگەر تۆ حاڵی حوسێن ببینی هەرگیز ئەو قسانە ناکەی باوکە ئەو شێواوە ڕیشی وەکو قژی من درێژ بۆ ئێستا باوکە حوسێن وەکو جاران نییە باوکە تۆ خۆشەویستی ئێمەت سووتاند بەڵێ سووتاندت ئێمەت نەهێشت باوکە ئاخ کچم ئاخ باوکێک چۆن مناڵی خۆی دەسوتێنێت تۆ نازانی کچی خۆم تۆ نازانی. هەستە ئی بۆ من خەوم دێت تۆش هەستە با بڕۆین با پیرێشتان خوێندنەکەم تەواو نەکردووە تۆ دەتوانی بڕۆی هەستایی گوێ درێژ بۆمان بوویتە مامۆستا دەی یاڵە دەی پێش بکەوە هەستە دەی یا الله ئەوەش دەردە پیری لەگەڵ ئاغا قسەت کرد؟ بەڵێ قسەم لەگەڵ کرد ئێ چیوت ئەسلی دەدات بە حوسێن؟ من چوم دەرد بفرۆشم بەڵام دەردم کڕی مەگەر ئاغا دەردی لە ئێمە زیاترە؟ چی بۆ یوسف چی ڕووداوە؟ دەبێت چی بێزەینۆ تۆ مەڵێک چی ئاغا نەخۆشە؟ نەخۆشە؟ نەخۆشیەکەی چییە؟ نەخۆشیەکی گەورەیە خوا ئەم دەردانە بە دژمنیش نەدا ئاغایەکی گەورە تەواو گەورە بەو گەورەیەی خۆی نەماوە ئێ حسێن دەزانێت نازەین و حسێن نازانێت ئەمڕۆ ئاسلیم برد بۆ لای حسێن هەرگیز نەی دەویست لەوێ بواە بارودۆخی هەردووچیانم بینی جەرگم پارچە پارچە بوو ئێ چی دەکەیت؟ وەڵا نازانم چی بکەم زەینۆ تووشی سەرسوڕمان بووم کچی ئاغا چەند ڕۆژێکی ماوە لە ژیان خوا دووری بکاتەوە گەر کچەکە شتێکی لێبێت حسێنیش لە دەست دەدەین Yeah. دایکی بۆ لەگەڵ تۆمە شتێک ڕووی داوە یادەکەمان زیاد دەکات مەریەم مەریەم ئەوە هاتێ ئەوە بەڕاستیتە کوڕە باشەوە هاتم. نەنێ نەنێ مژدەم بەرێ ئەو مناڵەکەتان دەبێ خوا نەی بڕی ئۆی عادیلا چاوت ڕۆن دەبێ ئارام بگری کچێ هەناسە درێژ بکە ئای فریام کەوە مامانەکەتان ئاگادار کردۆتەوە داپیرە چی بۆ کوڕەکەم نەوەیەکتان زیاد دەبێ تکا لێ دەکەم یارمەتیم بدەن دەی خێرا خێرا خێرا وەرە لەگەڵم لەسەر خۆ لەسەر خۆ دەی هەناسە بدا ئای خوایە ئارام بە ئارام بە ناسە هەرێشە هەر ئێستا مامانەکە دیان ڕزگار دەکەن نازانم بۆ دوا کەوتن دەی خێرا خێرا وەرە ژوورەوە وەڵا هاتن وەڵا هاتن نەنە پێم بڵێ چی بۆ خێراکە پێم بڵێ ئەرە وەڵا ڕاستە ئەی گۆ لەو قیژ و هەرایە نییە باوکە هیچ شتێکت دەوێت بۆ گێنە باشە باوکە ئێستا دەهێنم ئەوە هات ماشەڵڵا چەند جوانە باوکە باوکە یاخۆ پیرۆز بێ وڵای منداڵەکە زۆر جوانە من دەچم ئاگداری داپیرە دەکەمەوە باوکە قسە بکە باوکە باوکە هەستە بۆ خاتری خوا باوکە ئەوە مناڵەکەت بوو ماشەڵە چەند جوانە هەر بەخۆ دەچێ بەخوا نەنە نەنە مناڵێکتان بوو چاوتان ڕۆم بێ خاچینە سایەک مناڵێکتان بوو ئەو لەو هاتووە ئەوە مردەوە لەلایەکەوە مردن لەلایەکەوە ژیانی نوێ. کوڕی خۆم ئەوەش قەدەری خودایە کەس ناتوانێت دەستکاری قەدەرەکانی خوای گەورە بکات ڕەحمەتی هاوڕێیەکی زۆر باشم بوو پیاوێکی بێدەنگ و هەژار بوو خودا بە بەهشتی گەورەی شاد بکات ئامین فەرمو باوکە دەست خۆش بێ کچی خۆم دەست خۆش زینۆ نوشی گیانت بێ ئاغا گیان ئاغا ڕاکە ئاغا ئەسلی حاڵی باش نییە ئاغا ئاغا فریایکەوە ئاغا گیان حاڵی باش نییە نازانم ئاغا لە ناکە وای لێ هات